یەکێ لە نووسەرەکان کاتی بە قسەیەک دەگێڕێتەوە دەفەرمێ لە میسر لەسەر ڕووباری نیل بوون عربەیەکیان هێنا وەکو پاسێکیان هێنا کۆمەڵێ مناڵی بچووکیان داگرت و وتمان ئەوە چین تێوا هەموو مناڵی بێ باوکو دایکن کەس نازانێت هێناومانن بۆ ئەوەی شوێنی تایبەتیان هەیە بۆ ئەوەی ئاوا دەیانهێنین هەفتەی دو سێ ڕۆژ دەیانهێنین بۆی دەر و دەشت و شوێن ببینن دەڵێ کە هێنایان دایان گرتن دوای داگرتن مناڵەکان سەیری دەشت و دەر و ئاسمان و طبیعەتیان نەدەکرد سەیری ئەویان دەکرد ئەو مناڵانەی کە لەگەڵ دایک و باوکی خۆیانن خەفەتی ئەویان ببوو کوا باوکو دایکی ئەوان دەبێ باوکو دایکیان لەکوێ بێت بۆ نیانە ئەوە بەرهەمی بەرهەمی عەلمانیەت و ئیلحاد و بەرهەمی ئەوەیە کە مافی ئافرەت و کام مافی ئافرەتە لە ئیسلامدا مافی ئافرەت هەیە ئەو ئیسلامەی کە فەرق ناکات بگرە پێغەمبەری خوا عليه الصلاة والسلام نەی فەرموو هەر کەسێ سێ کوڕیا دوو کوڕی هەبێت چاک بێ لەگەڵی و بەخێوی کات ئەوە دەبێتە پارێزەر لە جەهنەم و دەبێتە مای بەهشت فەرمووی سێ کچی هەبێت دوو کچی هەبێت ئەمە ڕێزی ئافرەتە لە ئیسلامدا